ئەمیش کە بڕوای بەخۆی نەبوو خێرا شوێنی کەوت لەبەر خۆشیەوتی ڕۆژێکی شادمانە ڕۆژی سەرکەوتن تاگەشتە بەر دەواازێک لە دەرگایدا پیاوێکی نەسرانی کردیە و کچەکە دینارێکی دایە بڕێ زەتونی لێوەرگرت و کردیە زەمیلەی حەماڵەکەەوە ئەمجاوتی هەڵی گرەوەرە ئەمیژوتی ئەمڕۆ ڕۆژێکی پیرۆزە و پڕە لە بەختەوەری زەمیلەی هەڵگرت و شوێنی کەوت ئەمجا لە بەردووکانی میوە فرۆشێک داوەستا سێ و بەهی عوسمانی و قۆخی عمانی و لیمۆی میسری و نارنجی سوڵتانی و هەندێک شتی تریش و کردیە زەمیلی حەماڵەکە وتی هەڵگرە هەڵی گرت و شوێنی کەوت گەشتە لای قەسابووتی دەچی لۆ گۆشتم بۆ بکێشە ئەمجا گڕزمیەک مۆزیشی کڕی ئەمجا هەندێ ناوکە فستق و کاکڵە گوێزیشی کڕی هەندێ لقمە قازیش وتی شوێنم بکەوە زەمیلی حەماڵە زۆر قرس ببوو بۆیە بە کیژە نازدارە جوانەکەی وت بمزانی با هێندە شتە کڕێت گوێ درێژێک مەهێنا کچەکە پێکەنی و دەستێکی بە سەرشانی داداوتی خێراکە و کەم بڵێ خوا یار بێ بە پارەی خۆتەگەی ئەمجا لای بۆنفرۆشێ وەستا و گوڵاو و مسک و کڵۆ کژنیژ و داری عود و ئەنبەر مۆمدانێکی ئێسکەندەرانی کڕی و کردێ زەمی لە کەوتی شوێنم کەوە ڕۆشتن تا گەشتنە بەر کۆشکێکی جوان بەردەم فراوان دەرگای گەورەی دوو دەواازە لە دار ئەبەنووسی ناوازە کیژە جوانەکە پەچەی لەسەر ڕوولادا ئەمجا لە دەواازەیدا حەماڵیش سەرنجی ئەو نازەیدا ئەمجا دەواازە کرایەوە کیژێکی باڵا ناوەندی زۆر جوان دەرگاوان بوو ئەمجاوتی دەی خوشکاشە وەرە ژوورەوە و بارەگرانەکەی و حەماڵە هەژارت داگرە خوارد ئەمانی ڕۆشتن تا گەشتنە هۆڵێکی پان و پۆڕ بە پەنجەرەکانی و پەردەی شۆڕ لە ناوەڕاستی دا گۆمێکی گەورەی مەلە و لە لێواریدا جۆلانەیەکی لە داری عەرعەر نەخشا و بە سیمی زەردی وە گەوهر بەسەریدا پەردەیەکی تەنکی ئەتلەسی ڕنگ سوور هات بووە خوار کیژۆڵێکی تێدا بوو هێندە جوان بوو وەک ئەستێرەی ئاسمان بوو بزوێنەری هەستی شاعیران بوو. کیژی سێم لەسەر جۆلانەیەک دانیشت بەرەو دوو خوشکەکەی چوو پێی وتن بۆ ڕاوەستاون سەبەتەکە لەسەر ئەو حەماڵە داماوە دابگرن کیژەی کڕیار و دەرگاوان لە دواوە سەبەتەکان لەسەر سەرداگرت شتەکانیان دەرهێنا هەریەکان خستە شوێنی خۆی دوو دیناریشیاندایە حەماڵە کۆپیان وت بڕۆ بەلای کارتەوە ئەویش سەیری ئەم کیژە جوانانەی کرد و خواردن و خواردنەوە و بۆنیان شیرینی سەری سوورما و جوڵی نەکرد کچێکیان پرسی دەچیتە بۆ ناڕوویت ئەڵێ کرێکەت کەمە ئەم جاڕووی کردە خوشکەکەی وتی دینارێکی تری بدەرێ حەماڵەکەش وتی خانم کرێکەم کەم نییە من ژیانی ئێوەم پێ سەیرە ئێوە هەر خۆتان و چۆن کەس نییە دەمە تەقی لەگەڵ بکەن بۆ خۆتان نەزانن کە مێز لەسەر چوار کۆڵەکە نەبێت ناوەستێ ئێوە کۆڵەکەی چوارمتان نییە ئەوە تا شاعیرێک گوتوێتی بۆ کەیف سەفا چوار شت دیارە چەنگ و عود قانون زڕنا لەبارە بۆ شادی مرۆڤ تەنیا ئەم چوارە مەی و نەی و ئاواز لەگەڵ دینارە ئێوەش سیانن چوارەمتان ئەبێ پیاوێکی ژیر و بیرتیژ و نهێنی پۆش بێ سێکیژەکە ئەمەیان بیست سەریان سوڕما و تێر پێکەنین وتیان ئەو پیاوە چێ بێت کە ئێمە ئەترسین بەنهێنیمان بزانێت و ئاشکرای بکە پێشینان و تویانە ئەگەر نهێنیت کەوتە سەرزارێ ئەگاتە گوێچکەی دانیشتو شارێ کە حەماڵەکە ئەمەی لێبیستنوتی بەسەری ئێوە من پیاوێکی ژیر و جێی متمانەم چەندین کتێبی زانستەکان و مێژووی پاشا و میرانم خوێندووە شاعرێ گوتوێتی نهێنی پارێز خاوەن متمانە هەڵبژێراوە و سڕی پەنهانە ژووری نهێنی من داخراوە شوێنی کلیلی کەس پێ نەزانە کە ئەویان لێبیست پێیان وت ناهێڵین لامان بمێنیتەوە مەگەر خاوەن ڕەوشتێکی ڕەسەن بیت و لە هیچ نەپرسی ئەگەر وا دەرنەچووی زۆر خراپ لێتە دەین و دەریش دەکەین حەماڵەکەوتی بە دڵمە و لە ئێستا بە دواوە زمان لە دەممانە خوشکاشە ناوقەدی خۆی بەست مەی و میوە و سەوزە ڕیسکرابوون بە لێواری حەوزەکەدا هەرکە کەوتە سەما لە دڵان خەمێک نەما حەماڵیش هاوشانی کۆڕەکە نۆشی کرد مەیگێڕیش پێکێکی دایە و وتی فەرموو پێکێکی تریش بنۆشە تا بە نەخۆشیش کە شیفا بەخشە ئەویش بە سوپاسەوە وەریگرت و بە خوشکاشەی وت لەگەڵ یەکێکدا بنۆشی چاکە کە بنەماڵەی ڕابردووی پاکە هەر خوێنی بخۆی بێشک حرامە ئەو ترێ نەبێ دەردێ لەم خاکە ئەمجا پیاڵەی پڕکردەوەدایە دەستی خوشکە ناوەنجەکەی ئەویش بە سوپاسەوە وەریگرت بەو خوایە کەسێک پێش تۆ نەبوو ئاوا خەیاڵی خۆشی پێبەخشی بم تەندروستی کردبم ئەمجا حەماڵەکە زیاتر لێ چوە پێش کیژەش هاتە نێو خوشکەکانی و دەستیان کردە خواردنەوە کات بەسەر بردن و گۆرانی وتن کە حەماڵەکەش خەیاڵی خۆش بوو داوای لێکردن کە بە خزمەتکار وەری بگرن ئەوانی ژوتیان هەر کەسێک لێرە بێ ئەچێتە ژێڕ کێفی یاساکانی ئەم ماڵەوە هەرچیەکی وینی لە هۆیەکەی نابێ بپرسێ حەماڵی ژووتی بەدڵمە ئەم جا پیانوت هەستە نووسینی سەر ئەو دەرگای بخوێنەوە کە بە ئاوی ئاڵتون نووسراوەکەی خوێندەوە نووسرا بوو هەڵمە قورتێنە کاری خەڵکەوە با نەبیت بە قسەی زۆر بێتەوە. ئەمجا خوشکاشە هەستا و سفرە و خواردنی ئامادە کرد و نانیان خوارد مۆمیان داگیرسان و گوڵاویان پرژان مێز و مەی و پیاڵیان دانایەوە و بۆ ماوەی ساعتێ کۆڕیان بەست لە دەرگادرا کیژێکیان هەستا و دەرگای کردەوە وتی کۆڕەکەمان ئەم شەو بێخەوش بوو وتیان چۆن واڵی وتی سێ قلە ڕەش قەلەندەری سەر و سمێڵ و برۆ تاشراو هاتن کە هەریەکەیان چاوی چەپی کوێرە موشەیە کە دەگمەشتی واڕێکەوێت لەوە چێ لە ڕێی دوورەوە هاتبن ئێستا گەیشتونەتە بەغدا شوێنیان دەست نەکەوتۆ بۆیە لە دەرگای ئێمەیان داوە کە ڕێیان بدەین لە تەویلەی خۆشماندا بێ بنون ئەوانە نامۆن کەس ناناسن تا بچنە ماڵیان خوشکان هەریەکان شێوەیەکی پێکەنین هێنیان هەیە زۆر لە خوشکەکانی تری پاڕایە بۆیان ئیدی ئەوانی ژووتیان با بێنە ژوورەوە بەڵام پێیان بڵێ با هەڵنەقورتێنە کاری خەڵکەوە با نەبن بە قسەی زۆر بێ کەڵکەوە کچەکە زۆری پێخۆش بوو هەرسێ لاوە کوێرەی دایە پێش بەرەو کۆڕەکەیان سلاویان کردووەوانیش بە خێریان هێنان و دایاننان ئەوانیش سەرنجیان دایە ئەم شوێنە پاکە ئەم هەموو میوە و مەی و پیاڵە و خواردنە چاکە ئا ئەو سێکیژە جوان و بێباکە قەلەندەر وتی بەخوا چاکە سەرنجی حەماڵیان دا و ڕوو سەرخۆشە هەندێ خەریکی بوون پرسیان تۆیش وەکو ئێمە قەلەندەریت نامۆ و بیابانشینی کە حەماڵ ئەمەی لێبیستن چاوی پێدا گێڕان وتی بێدەنگ دانیشتن و لودوەرمەدەنە کاری کەسەوە وەکو میوانی ناوەختیشن نووسراوی سەر دەرگاکەشتان نەخوێندوتەوە زمان درێژیش ئەەکەن ئەوانی ژوتیان تۆ بە پەشیمانین ئەی هەژار سەرمان لە بەردەستتدایە کچەکان دەستیان کردە پێکەنین پیان ئەمجا قەلەندەر و حەماڵیان ئاش کردەوە خواردنیان بۆ هێنان دواتر کیژەی دەرگاوان مەی و پیاڵە و شەرابی بۆ دانان ئەوانیش دەستیان کرد بە خواردنەوە ئەمجا حەماڵ لە ڕووی تێکردن و پرسی ئەرێ ئێوە چیرۆکە یان بەسەرهاتێکی سیرتان لا نییە بۆمان بگێڕنەوە ئەوانیش سەریان گەرم و خەیاڵ بوون داوای دەف و عود و چەنگی عجەمیان کرد قەلەندەر هەستا و سازەکانی نەسب کرد هەریەکەیان ئامریکان بەدەستەوە گرت کەوت نەژەندنی ئاواز کیژەکان لە خۆشی دائەیان قیژان هێندەی پێنەچوو لە دەرگادرا دەرگاوان هەستە تابزانێ چێ لە دەرگادا شارەزاد و تێی پاشا ئەو شەوە خەلیفە هاروونە ڕەشید بە شاردا گەڕا تا لە نزیکەوە لە هەواڵی ژیانی هاوڵاتیان بە ئاگابێ خۆی و ئەبوو جەعفەری وەزیری بوون لەگەڵ مەسروری شمشێرباز کە کردبووی بەخوو هەندێ شەو خۆیان ئەگۆڕی و ئەگەڕان ئەو شەوە لەو گوزەرەوە بوون کە گویان لەو ئاواز و گۆرانی ئەو کۆشکە بوو خەلیفە بە جعفەری وت حەزەکەم بچینە ئەم ماڵە و لە کۆڕی ئەو ئاواز و گۆرانیە دابین جعفەری وەزیروتی ئەی ئەمیری مسلمانان ئەوانە خەڵکانێکن سەرخۆش و بەدمەست ئەترسم زیانمان پێ بگەێنم خەلیفە وتی هەر ئەچی نەژوورەوە جافێڵێک بدۆزەوە جعفەری ژووتی بەسەر چاوان چووە پێش و لە دەواازەیدا کیژە دەرگاوانەکە دەرگاکەی کردەوە جعفەر دەستی پێکرد خانم ئێمە چەند کەسێکی بازرگانی شاری تەبەریەین ئەوە دە ڕۆژە لەم بەغداین چی کاڵایەکمان هێنا بۆ فرۆشتمان ئێمە لە خانی بازرگانان مابووینەوە ئەم ئێوارێ بازرگانێک بانهشتی ماڵی خۆی کردین تێری کردین شەو هاتینە دەر و چونکە نامۆین بەم شارە ڕێی بەرە و خانەکەمان هەڵە کردووە و بە ئومێدی بەزەی ئێوە لەم دەرگایەماندا بەڵکو ئەم شەو جێمان بکەنەوە خوایش پاداشتان بداتەوە. دەرگاوان سەیری جلوبەرگی نایەبی بازرگانانەی کردن ئەمجا چووە ژوورەوە بۆ لای دوو خوشکەکەی قسەکەی جەعفەری بۆ جێڕانەوە ئەوانیش زۆر بەداغ بوون بۆیان وتیان بابێنە ژوورەوە خەلیفە و جعفەر و مەسرور چوونە ژوورەوە کە کیژان بینیانن لەبەریان هەستان و بەخێریان هێنان ئەم جاوتیان میوان وەبان چاوان تەنیا مەرجێکمان هەیە بۆتان ئەوانیش وتیان مەرج هەرچۆن و چەندە لامان پەسەندە وتیان خۆ هەڵمە قورتێنە کاری خەڵکەوە با نەبیت بە توش قسەی بێکەڵکەوە وتیان بە سەرچاوان ئەمجا تێکەڵ بە کۆڕی مەستان بوون خەلیفە کە سەرنجی سێ قەلەندەرەکەیدا هەرسێکیان چاوی چەپیان کوێر بوو زۆری لە عجای بوو ئەنجا سەیری ئەو سێ کیژە خوشکە شۆخ و شەنگەی کرد دیسان سەری سوڕمە فەرمیان لە خەلیفە کرد بۆ مەینۆشین وتی نیازمە بچمە حەج ئەنجا دەرگاوان سفرەی ڕەنگا و ڕەنگی خواردنی ڕاخست گۆزە ئاوی خستە سەر و بەفری تێکرد خەلیفە سوپاسی کرد و بەخۆی وت سبینێ لە سەرا پاداشتی ئەم مەردایەتی ئەدەمەوە خانمی کە خزمەتیان یەکرد کە کاری نەما دەستی خوشکاشەی گرتووت وتی خوشکە با بچین قەرزەکانمان بدەینەوە دوو خوشکەکەی دیوتیان بەڵێ باشە دەرگاوان پێشیان کەوت و ڕۆشتن دوای ئەوەی سفرە و دەوروبەری لە پاژماوەی توێکڵ خواردن پاکردەوە مۆم و بخوردی داگیرسان قەلەندەری بردە بەرهەیوانێک و ئەبوو جەعفەر و خەلیفە و مەسروریی بردە بەرهەیوانێکی دی کیژەی خانەخوێ قامچێک هێنا وتی سەگێکیان بێنە بەردەمم کە سەگەکەی بردە بەردەمی سەگە گریا و سەری بۆ کیژە ئەلەرزان ئیدی کەوتە قامچی لێدانی تا هەموو سەر و چاوی خوێناوی کرد هێندەی لێدا تاکو و مەچەکەکانی ماندوو بوون ئەم جاکیژە قامچەکەی فرەدا و باوەشی بە سەگەڕەشەکەدا کرد و بەسەری داگریا و سەری ماچ کرد ئەمجا بە حەماڵەکەی وت ئەمەیان بگرە و ئەوی دی بێنە بۆم کە حەماڵەکە ئەوی دیهێنایە بەردەست ئەویشی بە هەمان شێوە ئەشکەنجەدا و ئەمجا بۆی گریا و سەری ماچ کرد ئیدی خەلیفە ئارامی لەبەر هەڵگیرا و ئەیویست هەواڵی ئەم دوو سەگە بزانێ بۆیە چاوێکی لە جەعفەرداگرت جەعفەریش بە هێمایەک تێگەیان کە بێ دەنگ بێت مەرجەکەی لەبیر بێ ئەم جاکیژە بە کچە دەرگاوانەکەی وت هەستە چیت لەسرە بیکە ئەویش وتی بە چاوان ئەمجا هەستا و چووە سەر چرپایەکە کە لە داری عەرعەر دروستکرا بوو نەخشی ئاڵتونی لێدرا بوو ئەمجا بە خوشکاشە و دەرگاوانی وت چیتان هەیە بیهێنن دەرگاوان لەسەر کورسی و لای خۆی دانیشت خوشکا شەش خۆی کرد بە گەنجینەدا و تورەکەیەکی ئەتڵەسیەنە هێڵەکانی سەوز و گرێچنی ئاڵتون بوو ئامێرێکی عودی دەرهێنا ژەیەکانی نەسب کرد ئەمەی وت خەو بۆ چاوانم بگێڕنەوە ژیری هەڵاتوم بۆ بێننەوە کە تاسەی ژیری و خەوی خۆمم کرد وتیان تۆراون بیان هێنەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تێجێڕنەوە ئەی پاشای بەختیار خاوەن بڕیار کە کیژە جوانەی خانەخوێ ئەو گۆرانی بیست سێ جار وتی ئەخ ئاخ ئەخ بەرگی لە بەرخۆیدادا دڕی و لە هۆش خۆی چوو کە خەلیفە لەشی ڕووتی بینی جێگای قامچی پێوە دیار بوو زۆر عجایبی لێهات کیژە دەرگاوان ئاوی بە دەم و چاودا پرژاند و بەرگی تری بۆ هێنا و گۆڕی هەموان خەریکی بوون و پەژاران بۆ خوارد بێ ئەوەی چیرۆکی ئەم کیژە بزانن خەلیفە لە جعفەری پرسی تۆ چ گومانێک لەم کیژە و لەو شوێن قامچیانەی سەرپشتیەکەی من ئارام ناگرم تا هەواڵی ئەمە و ئەو سەگەڕەشانە نەبیستم جەعفەر وەڵامی دایەوە میرم مەرجیان بۆ داناوین کە هەڵ نەقورتێنی نەکاری خەڵکەوە با نەبین بە تووشی قسەی بێکەڵکەوە ئەم چاکی ژۆڵە ناسکە کەوتی خوشکە گیان دەست پێ بکە خوشکاشەوتی بەسەر چاوان کە عودی خستە سەرسینە کەوتە ئەم تێچڕینە گلەیی دووریت کە ئاوا ئەەکەین ئەدی پەنامان لە بۆ کوێ ببین بە تەتەرماندا سکاڵامان نرد بڵێ بە تاسەی دڵی خۆ بگەین وشک بوونەوە بە خەمت کەچی نقمی فرمێسکی سوێری دوو جۆگەین ئەی نادیاری دوورە دەست ئەوە بۆ وێنە دڵ و گیان ئەڵێن جێگەین کە گۆرانیەکە دووبارە بووە کیژۆڵەکە هاواری کرد بەخوا خۆشە جارێکی دی کراسی بەریدا دڕێ و بورایە و کەوتە زەوی دیسان خوشکاشە ئاوی بە دەم و چاویدا پرژان تاکو بە ئاگای هێنایەوە کراسێکی دی لەبەرکردەوە کیژە چووەوە جێ خۆی ئەمجا جارێکی دی داوای لە خوشکەکەی کرد دەی گۆرانیەکەم بۆ تەواو بکە چونکە هەر ئەمەم پێ ئەمڕێ ئەویش عودەکەی خستەوە سەرسنگ و بە هەمان ئاواز دەستی پێکردەوە سەرچاوی ئەشکم وا چۆڕایەوە کەچی بێمەلیت هەر نەبڕایەوە دوورە پەرێزیت کە بە ئەنقەستە بۆیە برینم نوێکرایەوە کەم هۆنراوەی بیست بۆ جاری سێم یەخەی خۆی دادڕێ و بورایە و کەوتە سەرزەوی قەلەندەر کە ئەمەی بینی وتی خۆزگە هەر سەرمان بەم ماڵەدا نەکردایە و لە کەلاوەیەکدا بنووسینایە ئەم دیمەنە جەرگ بڕەمان نەبینایە خەلیفا ئەوڕ لێدانە و پرسی ئەمە بۆ وایە ئەوانیش وەڵامیاندایە و ئێمەش سەرگەرمی ئەم نهێنین خەلیفەوتی ئەی ئێوە خەڵکێ ماڵە نین؟ قەلەندەرەکانیش وتیان نەوەڵڵا ئێمەش کەمێک پێش ئێوە هاتوینە ئەم ماڵەوە خەلیفە سەری سوڕماوتی بێگومان ئەم پیاوە هەواڵیان نەزانێ ئەوانیش چاویان لە حەماڵەکە داگرت بۆیە لە وەڵام داوتی هەمومان بێ ئاگین من لە بەغدادا گەورە بووم ئەمڕۆ ئەم ماڵم بینیوە ئەوانی ژووتیان گەر لەگەڵ ئەوان بیت خوا بتگرێت ئەمجا خەلیفە وتی ئێمە حەوت پیاوین ئەوان سێکچن لە خۆیان بپرسن وەڵامیاندایە ئەوە باشە ئەگەر نا بە زۆر لیان دەردێنین هەموو لەسەری ڕێکەوتن جعفەر وتی من لەگەڵتانە آخر ئێمە میوانی ئەوانین وازیان لێبێنن باشە ئەوان مەرجیان بۆ ئێمە دانابوو ئێمەش پەسەندمان بوو شەو هێندەی نەماوە با هەریەکەمان بەلایەکدا بڵاوە لێ بکەین ئەمجا چاوێکی لە خەلیفەش داگرت و پێیوت سەعاتێکی شەو ماوە دوانی و ڕۆی سبێنێ بانگیان کە بۆ سەرای حکمڕان و چیرۆکەکان پێبگەڕەوە خەلیفەشی ڕاندی بەسەریانە ئارامم لەبەر هەڵگیراوە با قەلەندەر لیان بپرسێ جەحفەر وتی ئەوە هەر قسە نیە ئەمجا کەوتنە دانوستان بڕیاریاندا کە حەماڵەکە لیان بپرسێ کیژەی خانەخوێ لە کۆڕەکەی پرسی خەڵکینە ئەوە بۆچی سەران لێ تێک چووە حەماڵەکەوتی خان مەکەم ئەمانە ئەیانەوێ هەواڵی ئەو دوو سەگەڕەشە بزان و بەسەرهاتەکەیان ببیستن بۆچی خوشکەکەت بە قامچی لیانەدات و بڕۆ بە خێراتی کیژەی خانەخوێ پرسی بەڕاستانە جعفر نەبێ هەمویان وتیان بڵێ ئەم جاپیانی وت بەڕاستی میوانەکان ئازارێکی زۆرتان بمن گیان ئێمە مەرجی هاتنە ژوورەوەمان بۆ دانەنان نەمانوت هەڵمە قورتێنە کاری خەڵکەوە تا نەبیت بە تووشی قسەی بێکەڵکەوە ئەوەندە بەس بوو بۆتان کە بە میوان ڕامانگرتن نانی ئێمەتان خوارد و نمەکتان کردین تاوانی ئێوە نییە تاوانی ئەوانەیە کە ئێوەیان بە ئێمە گەیان ئەم جامە چەکی ڕاوەشاند و سێ جاران پێی بە زەویدادا وتی خێرا بکەن دەرگایەکی بەردینی ئەستورکرایە و حوت قلە ڕەشی دەست بە شمشێر هاتنە دەر ئەمجا فەرمانی پێدان ئەو چەنە بازانە قۆڵ بەس بکەن دوو دوو بەیەکەوە کارەکان جێبەجێ کرد ئەم جاوتیان خانم ڕێمان بدا سەریان بپەڕێنین کیژۆڵەی خانەخێوتی سەعاتێک مۆڵەتیان نەدەین با خۆیان پێم بناسێنن دواتر لە گردنیان بدەن حەماڵەکە بانگی کرد خوا سایە پۆشت بێ خانم من کە هەڵەیەکم نەکردو ئەوان پرسیاریان کردووە ئیدی من بۆ بکوژرێم بەو خوایە ئەم قەلەندەرانە نەبوونایەتە میوانمان ئەم شەوە خۆشەمان لێ تێک ناچوو ئەمانە بچنە هەر شارێکە و کاولیەکەن ئەمجا ئەم هۆنراوەی وت لێبوردن خۆشە لە بێدەسەڵات تایبەت لە یەکێک کەس خەمی نەخوات تو ئەو پیرۆزیەی لە نێواندایە ڕقتان دۆ دۆشاو با تێکەڵ نەکات. کە حەماڵ لە شعرەکە بۆ کیژە دەستی کردە پێکەنین ئەمجا هاتە لای کۆمەڵەکە وتی هەوالی خۆتانم پێ بڵێن یەک سعاتتان لە ژیان داماوە گەر ئێوە لە دەوڵەمەندان و سەرانی مەملەکەت نەبوونایە نەتانەوێرا پرسیارتان کردایە خەلیفە بە جعفەری وت بەڵات لێت بدا با زمانت شیرین بێ ئەمجا پێی بڵێ من چم تا بەهەڵە نەیکوشتوین جعفەر وەڵامی دایەوە لێگەڕێ هەر ئەوە ئەهێنیت خەلیفە لی توڕەبووتی ئاخر ئێستا کاتی سوعبەتە کیژەش چوە لای قەلەندەرەکان و پێیوتن ئێوە بران وتیان نەخێر ئێمە عجەم و هەژارین ئەمجا لەیەکێکیانی پرسی تۆ هەر بەلار کوێری لەدایک بووی ئەویش وتی نەخێر بەسەرهاتی لەدەستدانی ئەو چاوم هێندە عجاییبە کە گۆڕواایە بە ئاوی ئاڵتون بنووسێ و بنەخشێ تا سوود بە هەمووان ببەخشێ یەکە یەکە لە دوانەکەی تری پرسی ئەوانیش بە هەمان شێوەڵامیاندایەوە ئەم جاهمیان تیانگەیان کە هەریەکان کوڕە پاشا و حاکمێکن و هەریەکەشیان لە مەملەکەتێکەوە هاتوون ئەم جا پێیوتن هەریەکەتان بەسەرهاتی خۆی جێڕێتەوە بۆچی گەشتونەتە ئێرە ئەمجا دەست بە سەریەوەگرێت و ئەڕوات بەڕێ خۆیەوە یەکەم کەس حەماڵەکە دەستی پێکرد وتی من حەماڵی مەکرد خوشکاشە دوای خۆی خستم و لە ماڵی نەباز هێنامێت دەر و بەرە و دوکانی قەسا بوو لەوێ بۆ دوکانی میۆفرۆش ئەمجا بۆ لای چەرس فرۆش و شیرینی فرۆش ئەم جادووکانی بۆن فرۆش دواتر بۆ ئەم ماڵە ئیدی ئەم بەسەرهات کەی بینی